لای هەندێکی تر واتە، انا اللە اعلم و افصل، لای هەندێکیش ئەم جۆرە ئایەتانە ناوی سورەتەکانیانن، لای هەندێکی تریان ناوی حەرفەکانن، الیف، لام، میم، صاد، خودای گەورەش لە هەموو کەس زاناترە و خۆی ئەزانێ واتای چییە. تذکرون دوای ئەو قورئانە بکەون کە خودا نازڵی کردۆتە سەرتان مەکەونە دوای کەسانی تر یا ئاینی تر کە ڕێگاتان لێ ون بکەن و توشی سزای ڕۆژی قیامەت ببن ئێوە کەم بیرەکەنەوە بۆیە دوای ئاینی خودا ناکەون و پەیڕەوی خەڵکی ترەکەن. کە سزا و ئازاری ئێمەیان بۆ هات هیچیان بۆ نەمایەوە بیڵێن ئەوە نەبێ کە دان بە تاوانی خۆیاندا بنێن و بڵێن بەڕاستی ئێمە ستەمکار بووین. فَلَنَسْأَلَنَّ الَّذِينَ أُرْسِلَ إِلَيْهِمْ وَلَنَسْأَلَنَّ الْمُرْسَلِينَ جا لە پاشەڕۆژدا پرسیار لەو خەڵکە ئەکەین کە پێغەمبەرانیان بۆ ڕەوانە کرابوون کە وەڵامی پێغەمبەرەکانیان چۆن داوەتەوە تۆ حەقی ئەوەت نییە تەکەببوری تێدا بکەیت و لە خۆت بایی ببی و تیایا بژیت. بێگومان تۆ لە بێ قەدرەکانی. قال أنظرني إلى يوم يبعثون ئەنجا شەیتان وتی، مادەم لە بەهەشت دەرمەکەیت و دوور مەخەیتەوە، تا ڕۆژی قیامەت ماوەم بدە، تا ئەوەندەی دەستم ئەڕوا لە ئەولادی ئادەم گومڕا بکەم و تۆڵەی خۆمیان لێ بکەمەوە. پاش ئەوە لە هەموو لایەکەوە بۆیان دێم، لە بەردەمەوە، لە پشتەوە، لای ڕاستەوە، لای چەپەوە، بە هەموو جۆرێ هەوڵەدەم لە خشتیان بەرم، ئەوا ئەبینی کە زۆرتریان شوکرانەبژێر نابن و بە فەرمانی تۆ ناجوڵێنەوە. قال اخرج منها مذء إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين جا شەیتان وەسوەسەی خستە دڵیانەوە تا عەورەتی داپۆشراویان دەرکەوێ بۆیان و ڕووت ببێ کە دەرکەوتنی شتێکی ناشرینە چوە بنگڵێشەیان و وتی خودا بۆیە خواردنی بەری ئەو دارەی لێ مەنع کردوون تا نەبنە مەلائیکە یە تا لە بەهەشتدا بە ئەبەدی نەمێننەوە. ئیتر لە داری گەنمیان خوارد و ئەو بەرگە نوورانییەیان لەسەر لاچ و عەورەتیان دەرکەوت و خەریک بوون گەڵای داری بەهەشتیان بە خۆیانەوە ئەپێچا تا عەورەتیان دەرنەکەوێ ئەنجا خودا بانگی لێ کردن و فەرمووی ئایا من مەنعم نەکردن لە خواردنی بەری ئەو دارە؟ ئایا پێم نەوتن کە بەڕاستی شەیتان دوژمنێکی دیاری و ئاشکراتانە؟ ئێمە شتی وەهامان بۆ دروست کردوون عەورەتتان داپۆشێ و شتی وەهایشمان بۆ دروست کردوون کە بۆ جوانی لەبەری کەن، بەڵام پۆشاکی لە خودا ترسان و خۆ دوور خستنەوە لە گوناه باشترین بەرگ و پۆشاکە، ئەمەیش نیشانەی گەورەی و میهرەبانی خودایە، بەڵکو بیر بکەنەوە و شوکری نیعمەتەکانی خودا بکەن. تۆ پێیان بڵێ، خودا ئەمری کردووە بە میانەڕەوی و عەدالەت، هەروەها ئەمری کردووە بەوەی کە ڕووبکەنە خوداپەرستی لە هەموو کاتێکی سوجدەبردندا، یا لە هەر شوێن و نوێژێکدا بۆتان هەڵەکەوێ، بە دڵسۆزی عیبادەت بۆ خودا بکەن، دوایی هەر بۆ لای خودا ئەگەڕێنەوە و وەک لە سەرەتاوە دروستی کردوون، وەهایش لە حەشرا زیندووتان ئەکاتەوە و حیساب و کیتابتان لەگەڵ ئەکات. إنه لا يحب المسرفين ئەی ئادەمیزادینە جل و بەرگتان لەبەر کەن و عەورەتتان داپۆشن لە هەموو مزگەوتێکدا لە کاتی تەواف یا لە کاتی نوێژ کردندا و بە ڕووتی نوێژ مەکەن و بە ڕووتی بە دەوری کەعبەدا مەسوڕێنەوە چی خودا حەرامی کردووە حەڵاڵی مەکەن لە خۆتان زیادەڕەوی مەکەن چ لە خواردەمەنی و چ لە پۆشاکدا کذلک نفصل الایات لقوم یعلمون تۆ بڵێ، کێ ئەو جل و بەرگە جوانانەی حەرام کردووە کە خودای گەورە دەری هێناون بۆ بەندەکانی خۆی، لە گیا وەک لۆکە و کەتان، یا لە گیانلەبەر وەک ئاوریشم و خوری، یا لە کانەکان وەک زرێ و پۆشاکی جەنگی، کێ ئەو ڕزق و ڕۆزییە پاک و پوختەی حەرام کردووە کە خودا دروستی کردووە بۆ بەندەکانی خۆی، هەروەها ئەو تاوانانەی کە حەددی شەرعییان لەسەر نییە و ستەمکردن لە خەڵک بە ناحەق، هەروەها ئەوەی لێ حەرام کردوون کە هاوبەش بۆ خودا دابنێن کە بە هیچ جۆرێ خودا دەلیلێکی نەناردووە لەسەر ڕاستی ئەو هاوبەشە ناحەقانە، ئەوەتان لێ حەرام کراوە کە بە بێ زانیاری و تەنها بە دواکەوتنی قسەی باوباپیرانتان درۆ و دەلەسە بە دەم خوداوە هەڵبەستن. کە هەموو لەوێ کۆبوونەوە و ڕووبەڕووی یەک وەستان، پەیڕەوەکان دەربارەی ئەوانەی دوایان کەوتبوون ئەیان وت، خودایە، ئا ئەمانە بوون ئێمەیان گومڕا کرد، دە دوو قات بە ئاگر سزایان بدە، حەقی ئەوەی خۆیان گومڕا بوون و هی ئەوەیش ئێمەیان گومڕا کرد. خودا ئەفەرمێ، ئێوەش و ئەوانیش هەموو تۆڵەتان لێ ئەسەنرێ. ئەوان هی ئەوەی خۆیان گومڕا بوون و هی ئەوەیش ئێوەشیان گومڕا کرد. خۆیان بە گەورەتر ئەزانن لەوەی ئیمانیان پێ بهێنن ئەوانە هەرگیز دەرگای ئاسمانیان بۆ ناکرێتەوە و ڕەحمەتی خودا ڕوویان تێ ناکات و تا وشتر نەچێ بە کونی دەرزیدا ئەوانیش ناچنە بەهەشت کە مەحاڵە وشتر بچێ بە کونی دەرزیدا. ئا بەم جۆرە عادلانە پاداشتی تاوانباران ئەدەینەوە و تۆڵەیان لێ ئەسێنین. ئەڵێن، سوپاس و ستایش بۆ ئەو خودایەی شارەزای ڕێگایەکی کردین گەیاندینیە ئەم ناز و نیعمەتە نەبڕاوەیە، ئێمە ئەگەر هیدایەتی خودا نەبوایە هەرگیز ناکەوتینە سەر ئەم ڕێگایە، پێغەمبەرانی خودا بەڕاستی هاتن و باوەڕمان پێ کردن و کەوتینە دوای ئامۆژگاریەکانیان، کە چوونە ئەو بەهەشتە بانگیان لێکرێت. لە بەینی ئەهلی بەهەشت و ئەهلی دۆزەخدا شورایەک هەیە هەردوولا لە یەک جوێ کاتەوە، لە سەرووی ئەو شورایەوە کۆمەڵێک هەن لەوانەی لە دونیادا هاوبەشیان بۆ خودا دانەناوە و تەنها خودایان پەرستووە بەڵام لە کردەوەی چاکدا کەموکوڕییان هەبووە ئەم کۆمەڵە ئەهلی بەهەشت و جەهەنم ئەناسن و بە نیشانەی تایبەتیا لە یەکیان جیاکەنەوە بانگ لە هەندێ پیاوە کەن لەسەر گەورانی کافرەکان کە بە ناوچاوانیانا ئەیان ناسن پێیان ئەڵێن هەرچی ماڵ و سامانتان کۆ کردەوە یاخۆ کۆمەڵی زۆرتان هیچی فریاتان نەکەوت و بە کەڵکتان نەهات هەروەها خۆبەزلزانینتان بۆ ئەم ڕۆژە سەختە سوودێکی نەبوو کۆمەڵی عەڕاف بەو دۆزەخیانە ئەڵێن، ئا ئەم بەهەشتیانە بوون وەختی خۆی سوێندتان ئەخوارد ئەتان وت خودا هەرگیز ئەمانە ناخاتە بەهەشت و میهرەبانیان لەگەڵ ناکات، هەروەها ڕوویشەکەنە بەهەشتیەکان و پێیان ئەڵێن بچنە بەهەشت پیرۆزتان بێ نە ترستان لەسەرە و نە غەم ئەخۆن. کافرەکان چاوەڕوانی ئەوەن ئەنجامی فەرموودەکانی قورئان لە وەعد و وەعید و سزا و پاداش بێنە دی و ڕۆژی قیامەت بێت کە ئەوانە هاتنە دی و ڕۆژی قیامەت هات ئەوانەی لە دونیادا قورئانیان لەبیر کردبوو سەرپێچیان ئەکرد ڕاستیان بۆ دەرەکەوێت و ئەڵێن پێغەمبەرەکان لە دونیادا ڕاستیان کرد و ڕاستیان هێنا و ئێمە باوەڕمان پێ نەکردن ئاخۆ لەم ڕۆژەدا تکا کار هەن تکامان بۆ بکەن و لە سزا ڕزگارمان بکەن؟ ئاخۆ ئەمانگەڕێننەوە بۆ دونیا تا کردەوەی تر بکەین غەیری ئەوەی ئەوسا ئەمان کرد؟ خودای گەورەیش ئەفەرموێ، نەخەیر، ئێستە ماوەی هیچ نەماوە، ئەمانە لە دونیادا خۆیان دۆڕاند و ئێستە ماڵوێرانن و ئەو بوختان و درۆیانەی لە دونیادا کردیانن فریایان ناکەون. بوو بە فەرمانڕەوا بەسەر عەڕشدا و بە هێزی خۆی شەو ئەکاتە پەردە و ڕۆژی پێ دائەپۆشێ و بە پەلە دێ بە دوایا وەک بیەوێ بیگرێ، هەروەها خۆر و مانگ و ئەستێرەکانی دروست کردوون کە هەموویان ڕامن لە بەر دەستیدا و بە ئارەزوو و خواستی ئەو ئەسووڕێنەوە، هەر خودایە ئەتوانێ هەموو شت دروست بکات و هەر ئەوە فەرمانڕەوا. پاش ئەوەی خودا پێغەمبەری بۆ ناردن و ئاینی بۆ دیاری کردن و زەوی ئاوەدان کردەوە دەست مەدەنە خراپەکاری و گوناه و تاوان و لە خودای خۆتان بپارێنەوە لەگەڵ ترس و هیوادا ترس لە قبوڵ نەبوونی پارانەوەکەتان و هیوای قبوڵ بوون و ئومێدی لوتفی خودای میهرەبان بێگومان لوتف و میهرەبانی خودا لە چاکەکارانەوە نزیکە. کە هەوری قورس و زۆریان هەڵگرت بەرەو وڵاتێ ئەیان دەینە بەر کە مردووە و سەوزایی و ژیانی تێدا نییە لەوێ بارانی پێ ئەبارێنین و لەو زەوییە مردووەدا هەموو جۆرە بەر و گیایەک ئەڕوێنین بەڵێ چۆن دەستمان ئەڕوات ئەمە بکەین وەهایش مردوو زیندوو ئەکەینەوە بەڵکو ئێوە بیر بکەنەوە و بڵێن مادام خوا ئەتوانێ ئەم زەوییە مردووە زیندوو بکاتەوە بەو جۆرەیش ئێمە زیندوو ئەکاتەوە ئەو شوێنەیش کە شۆرەکات و بێ خێر بێ شتێکی کەم و بێ کەڵک ئەڕوێنێ. ئێمە ئا بەم جۆرە ئایەتەکان دووبات ئەکەینەوە بۆ کۆمەڵێک کە شوکرانەبژێری نیعمەتەکانی خودان و بیرەکەنەوە لەو هەمووە خێر و بەرەکەتەی خودا بۆ ئادەمیزادی ئامادەکردووە و ڕژاندویەتی بەسەریاندا. بۆ لاتان سەیرە و سەرتان سڕەمێنێ لەوەی کە ئامۆژگارییەکتان لای خوداوە بۆ بێت لەسەر دەستی یەکێ لە خۆتان کە ئادەمیزاد بێ وەک خۆتان بۆ ئەوەی لە سزای ڕۆژی قیامەت بتانترسێنێ تا خۆتان لە گوناه دوور بخەنەوە و لە خودا بترسن بە هیوای ئەوەی بەر ڕەحمەتی خودا بکەون. کافرەکان بەلایانەوە سەیر بوو بنیادەمێ بێت ئامۆژگاریان بکات، بەتەمای ئەوە بوون مەلائیکەیان بۆ بێت. افلا تتقون. هەروەها هودمان نار بۆ سەر قەومی عاد کە یەکێک بوو لە خۆیان، وتی قەومینا، خودا بپەرستن، خودایەکی ترتان نییە لایەقی پەرستن بێ ئەو نەبێ، بۆچی لە خودا ناترسن و لە گومڕاهی دوور ناکەونەوە؟ بۆچی لاتان سەیرە لەلایەن خوداوە ئامۆژگارییەکتان بۆ بێ لەسەر دەستی پیاوێکا لە خۆتان تا لە سزای خودا بتانترسێنێ بیری ئەوە بکەنەوە کە خودا ئێوەی کردە جێگەداری قەومی نوح و مڵک و داراییتان دەستکەوت و لەوان زیاتر باڵای بەرزکردن و هێزی دانێ بیری نیعمەتەکانی خودا بکەنەوە و شوکرانەبژێر بن بەڵکو ڕزگار و سەرفراز ببن. تەنها خودا بپەرستن خودایەکی ترتان نیە شایەنی پەرستن بێ ئەو نەبێ بەڕاستی ئایەت و موعجیزەیەکتان لەلایەن خوداوە بۆ هاتووە ئەمە وشترێکە خودا لە غەیری ڕێگەی عادەتیەوە دروستی کردووە بۆتان و نیشانە و ئایەتە بۆتان وازی لێ بێنن با لە زەوی خودادا بلەوەڕێ و خراپ دەستی لێ مەدەن کە ببێتە هۆی ئەوەی سزایەکی توندوتیژ بدرێن. قالوا إنا بما أرسل به مؤمنون جا ئەو کۆمەڵە کەوا خۆیان بە گەورە دائەنا لە قەومی ساڵح بە موسڵمانەکانیان وت کە بێ هێز بوون ئایا ئێوە ئیمان و باوەڕتان هەیە بەوە کە ساڵح لای خوداوە نێرراوە و پێغەمبەر و ڕاهبەرە وتیان بەڵێ ئێمە باوەڕمان هەیە بەو ئایینەی لەگەڵ ئەو ڕەوانە کراوە دەی لە پێوانە و کێشانەدا دەستتان ڕاست بێ و حەقی خەڵک کەم مەکەنەوە، پاش ئەوە کە خودای پەروەردگار پێغەمبەرانی بۆ نارد و شەریعەتیان بۆ ڕوون کردنەوە و کاروباری سەر زەوی باش بوو، ئێوە دەست مەدەنە خراپەکاری، پەیڕەوی کردنی ئەم ئامۆژگاریانە بۆ ئێوە باشتر و بەسوودترە ئەگەر خاوەن ئیمانن. دامەنیشن لەسەر هەموو ڕێگایەک ڕێگا لە خەڵک بگرن و هەڕەشەیان لێ بکەن و ڕێگای ئەوەیان لێ بگرن کە بچن بۆ لای شوعەیب و دوای بکەون بتانەوێ گومان بخەنە دڵیانەوە و ڕێگای چەوت بگرن بیری ئەوە بکەنەوە کە ئێوە کەم بوون چ لە لایەنی ژمارەوە و چ لە لایەنی شتومەکەوە و خودا زۆری کردن و یارمەتی دان هەروەها سەیر کەن ئەنجامی بەدکاران چی بوو ئێوە لە بەسەرهاتی ئەوان پەند وەربگرن و بەدکار مەبن. جا ئەگەر تاقمێک لە ئێوە ئیمانی هێنا بەوەی خودا ڕەوانەی کردووە لەگەڵ من و تاقمێکتان ئیمانی نەهێنا ئەوا چاوەڕوان بن تا خودا حوکممان لە بەیندا ئەکات و یارمەتی حەق ئەدات بەسەر ناحەقدا، بێگومان خودا چاکترین دادوەرە و ڕەواترین حوکمەدات. جا ئەو کۆمەڵەی خۆیان بە گەورە دائەنا لە قەومەکەی شوعەیب وتیان، ئەی شوعەیب، یا خۆت و ئەوانەی ئیمانیان هێناوە لەگەڵتا لە دێکەمان دەرتانەکەین یا ئەبێ بگەڕێنەوە سەر ئایینەکەی ئێمە. شوعەیب وتی، ئێمە ڕقمانە لە ئایینەکەتان، ئیتر چۆن ئەگەڕێینەوە سەری؟ ئەگەر ئێمە بگەڕێینەوە سەر ئاینە ناحەقەکەی ئێوە کە خودا ڕزگاری کردووین لێی و هیدایەتی داوین ئەوە ئێمە درۆ و بوختان بۆ خودا هەڵەبەستین بەوە کە هاوبەشی بۆ دابنێین ئێمە هەرگیز ناگەڕێینەوە بۆ ئەو ئاینە ناحەقەی ئێوە مەگەر خودای پەروەردگارمان بیەوێ سەرمان لێ تێک بدا و عاقیبەت شەڕمان بکات عیلمی خودا بەربڵاوە و هەر خۆیەزانێ بەوەی بووە و بەوەی لەلایەن ئێمە و ئێوەوە ئەبێ، ئێمە پشت بە خودا ئەبەستین کە لەسەر ئەم ئایینە ڕاستەی خۆمان دامان بمەزرێنێ و لە بەدکاران ڕزگارمان بکات، خودایە! ڕاستی حوکم بکە لە بەینی ئێمە و قەومەکەماندا و حەق و ناحەق لە یەک جیا بکەرەوە، بێگومان هەر تۆ چاکترین دادوەری و حەق و ناحەق ڕوون ئەکەیتەوە. ونطبع على قلوبهم فهم لا يسمعون ئایا ئەوانەی لە جێی خەڵکە پێشوەکان دانیشتوون و سەر زەویان بە میرات بۆ ماوەتەوە خودا بۆی ڕوون نەکردوونەتەوە کە ئەگەر ئێمە بمانەوێ بەهۆی تاوانەکانیانەوە تۆڵەیان لێ ئەستێنین وەک لە پێشوەکانمان سەند هەروەها دڵیان مۆرەکەین و حەق نابیسن بە جۆرێکی وەها کە پەند و عیبرەت وەربگرن؟ ئەمانە ئەو دێ و ئاوەدانیانە بوون کە بەسەرهاتیانت بۆ ئەگێڕینەوە، بێگومان پێغەمبەرانیان بۆ هاتبوون بە موعجیزە و دەلیلەوە، بەڵام ئەو خەڵکانە هەرگیز ئیمانیان نەهێنا بەو شتانەی لە پێشدا باوەڕیان پێ نەکردبوو، چونکە بەدەوام بێ باوەڕ و سەرکەش بوون، ئاوەها خودا دڵی کافران مۆرەکات کە ئامادەنین ڕاستی ببیسن و باوەڕی پێ بکەن. اخرجوا منها اهلها فسوف تعلمون جا فیرعەون بە جادووگەرەکانی وت، ئایا پێش ئەوەی من ڕێگاتان پێ بدەم ئیمانتان پێ هێنا؟ بێگومان ئەم کارە فێڵ و پیلانەکە لەم شارەدا بەرپاتان کردووە بە هاوکاری لەگەڵ موسادا تا قیبتییەکانی لێ دەرکەن و بۆ خۆتان و بەنی ئیسرائیل بمێنێتەوە لەمەو پاش بۆتان دەرەکەوێ چیتان بەسەر دێنم. واتە، دەستی ڕاست و پێی چەپ، دەستی چەپ و پێی ڕاستتان ئەبڕمەوە و هیچ لایەکتان بە ساغی ناهێڵمەوە و ئەنجا بۆ پەند و عیبرەتی خەڵکیش هەڵتانەواسم. قالوا إنا إلى ربنا منقلبون وتیان چی ئەکەی بیکە ئێمە ئەگەڕێینەوە بۆ لای خودای خۆمان و چاوەڕوانی لوتف و میهرەبانی ئەوین لامان موهیم نییە تۆ چی ئەکەی ئایا واز لە موسا و قەومەکەی هێنی بەدکاری بکەن لەسەر زەوی تۆ و خوداکەت بەجێ بێڵن و ئیمانتان پێ نەهێنن؟ فیرعەون وتی، ئەمە چاری ئاسانە، هەرچی نێرینەیانە ئەیانکوژین و بنبڕیان ئەکەین و تۆویان ناهێڵین، ئەوەیش مێینەیانە بە زیندوێتی ئەیانهێڵینەوە و زەلیلیان ئەکەین، ئێمە بەسەریانا زاڵین. کە موسا و بەنی ئیسرائیل ئەم هەڕەشە و پیلانەی فیرعەونیان بیست موسا بە قەومەکەی وت داوای یارمەتی و پشتیوانی لە خودا بکەن و خۆگر بن زەوی هەمووی موڵکی خودایە و کەس خاوەنی ڕاستەقینەی نییە خودا زەوی و دەسەڵاتی سەر زەوی ئەدا بە هەر کەس کە مەیلی لێ بێ و ئەنجامی پیرۆز و پڕ بەختەوەری هی ئەوانەیە خۆیان لە گوناهە پارێزن و بەڕاستی لە خودا ئەترسن. بەنی ئیسرائیلیەکان وتیان ئەی موسا ئێمە پێش ئەوەی تۆ بێی بۆ لامان ئازار دراوین و کە تۆیش هاتی ئازار دراین و زۆر دڵ پەرێشانین موسا پێی وتن بەڵکو خودا دوژمنەکانتان لەناو بەرێ و ئێوە بکاتە جێنشین لەسەر عەرز و سەیرتان بکات چۆن ئەجوڵێنەوە خودا پەرستی ئەکەن تا پاداشتان بداتەوە یا ستەمکار و بێ ئاینە بن تا سزاتان بدات ئەمانە ئەگەر خێر و خۆشی ڕوویان تێبکات وەک باران و ڕزق و ڕۆزی فراوان ئەڵێن حەقی خۆمانە و خۆمان لایقی ئەم خێر و خۆشیەین کە ناخۆشیەکیش ڕوویان تێکا ئەڵێن ئەمە نەگبەتی موسا و دەستە و بەستەکەیەتی نەخەیر ئەو نەگبەتیەی ئەوان لای خوداوە ئەدرێ بەسەریانا و موسا هیچ دەستێکی لەو کارەدا نیە بەڵام بەشی زۆری ئەوانە نەزان و نەفامن و بیر ناکەنەوە ئنجا لافاو و بارانی توندمان ناردە سەریان تا کشتوکاڵیان لەناو بەرێ و کوللەمان ناردە سەریان تا سەوزی و بەری دەغڵودان و دارەکانیان هەموو بخۆن و ئەسپێمان نارد بۆ ئازاری لەشیان و خوراندنی. هەروەها بۆقمان ناردە ناو ماڵیان و هەموو شوێنێکی داگیر کردن و خوێنمان باران بەسەر خۆیان و ماڵ و خواردەمەنیاندا و بەتەواوی ئیسراحەتمان لێ سەندن. لە خودای خۆت بپاڕێرەوە ئەم نەگبەتی و نەهامەتیەمان لە کۆڵ بکاتەوە بەو پەیمانەی لە بەینتانا هەیە و پێی وتووی ئەگەر لێم بپاڕیتەوە نیزات قبوڵەکەم جا قەسەم بەو پەیمانە ئەگەر ئەم جارە ئەم ئازارەت لێ ڕەواندینەوە و ڕزگار بووین ئیمانت پێ هێنین و بەنی ئیسڕائیلت لەگەڵ ئەنێرین. پاش ئەوە ڕۆژهەڵات و ڕۆژئاوای سەرزەوی، واتە شام و دەوروبەری کە پیرۆزمان کردبوو، بەرەکەتمان تێ خستبوو، دامان بەوانەی زەبوون و ژێردەستەبوون و کوڕیان سەر ئەبڕرا و ئافرەتیان ئەکرانە کەنیزەک و ئازار ئەدران، ئەو بەڵێنە زۆر جوانەش کە خودا بە بەنی ئیسرائیلی دابوو هاتە دی، چونکە خۆیان گرت و بوردەباریان کێشا. سی شەومان دیاری کرد بۆ موسا بۆ عیبادەت کردن و دە ڕۆژی ترمان خستە سەری و میقاتەکەی بوو بە چل شەوی تەواو جا کە موسا خۆی بۆ موناجات کردن لەگەڵ خودا ئامادە کرد ڕووی کردە هارونی برای و پێی وت جێنشینم بە لە ناو قەومەکەمدا و ئاگەداریان بە لە شەریعەت لا نەدەن و نەگۆڕێن چاکەکەر بە و دوای ڕێگای بەدکاران مەکەوە کە ئەوانەن لە خۆیان غافڵن و دوورن لە خودا پەرستی جا کە موسا لە کاتی دیاریکراودا هات و خودای گەورە بە بێ هۆی کەسێکی تر ڕاستەوخۆ و یەکسەر قسەی لەگەڵ کرد وتی خودایە خۆتم پیشان بدە تا بتبینم و زیاتر دڵم بە نوورت ڕووناک بێتەوە خودای گەورە لە وەڵامدا فەرمووی تۆ ئێستا توانی ئەوەت نییە من ببینی بەڵام بۆ ئەوەی زیاتر دڵنیا ببی کە توانت نییە بمبینی سەیرێکی ئەو کێوە بکە ئەگەر لە شوێنی خۆیان مایەوە ئەوا تۆیش لەمەو پاش ئەتوانی بمبینی کە خودای گەورە جیلوە و نوری خۆی گرتە کێوەکە گورج ئەو کێوە ورد و خاش و هەپرون هەپرون بوو کە موسا ئەمەی دی خۆی بۆ ڕانەگیرا و یەکسەر کەوت و بێهۆش بوو کە هۆشی هاتەوە بە بەردا و چاوی کردەوە وتی خودایە پاکی و بێ خەوشی هەر بۆ تۆیە پەشیمانم لەو قسەی بە نەزانی کردم و من لە چاو ئوممەتەکەی خۆمدا یەکەم کەسم ئیمانم هێنا و باوەڕم بە گەورەی و دەسەڵاتت کرد ئەوەی نووسیبوومان ئامۆژگاری بوون و تەفسیلاتی هەموو حوکمەکان بوون، هەروەها بە موسامان وت، ئەمانە بە هێز و حەزمەوە وەربگرە و ڕایان بگرە و ئەمر بە قەومەکەت بکە لەو حوکمانە ئەوەی جوانترە وەریبگرن و پەیڕەوی بکەن، وەک خۆگری لە چاو سەرکەوتن، یا لێبوردن لە چاو تۆڵەکردنەوە، تا کۆتایی، جا ئەگەر ئێوە ئەم ڕێگایە بگرن لە پاشەڕۆژدا ئەنجامتان بەهەشت و ناز و نیعمەتە بێ ئەنجامی بێدینەکانیشتان پیشانەدەین کە دۆزەخ و سزا و ئازارە، ئەوانە ئەگەر هەرچی ئایەتە بیبینن باوەڕی پێ ناکەن، ئەگەر ڕێگەی ڕاست ببینن پەیڕەوی ناکەن، بەڵام ئەگەر ڕێگەی چەوت ببینن پەیڕەوی ئەکەن، ئێمە بۆیە دڵی ئەمانەمان مۆر کردووە چونکە خۆیان ستەمکارن و پێغەمبەران بە درۆ ئەخەنەوە و باوەڕ بە ئایەتەکانی خودا ناکەن و تێیان نافکرن و بێ ئاگان لێیان. کە موسا ڕۆشت بۆ میقات قەومەکەی لەو خشڵانەی لە قیبتیەکانیان ورگرتبوو هەیکەلی گۆرەکەیەکیان دروست کرد کە لەشی هەبوو وەک گا ئەیقۆڕاند سامری حیلەباز وای دروست کردبوو کە هەوای تێ ئەچوو دەنگی لێوە ئەهات خەڵکە نەزانەکە وایان ئەزانی گیان لەبەرە سەیری ئەوەیان نەئەکرد ئەو پەیکەرە نە قسەیان لەگەڵ ئەکات و نە هیدایەتیان ئەدات کردیان بە خودا و پەرستیان و ستەمیان لە خۆیان کرد و لە ئاینی ڕاستەقینە لایاندا لە تووڕەییدا لەوحەکانی کوتا بە ئەرز دا و سەری هاروونی برای گرت و ڕایکێشا. هاروونیش وتی کوڕی دایکم! من تاوانم نییە، لێم نەترسان و بە بێدەسەڵاتیان زانیم و خەریک بوو بمکوژن. لە بەرچاوی دوژمندا سووکم مەکە و دڵی دوژمنم پێخۆش مەکە و لە ستەمکارانم حسێب مەکە. موسا لەسەر فەرمانی خودا حەفتا پیاوی لە بەنی ئیسرائیل هەڵبژارد کە بێن بۆ میقاتی ئێمە، ئەو شوێنەی لەگەڵ موسادا قسەی تێدا ئەکەم، کاتێ گەیشتنە ئەوێ هەورەت ریشقە لێی دان و هەموو مردن، ئەنجا موسا رووی کردە بارەگای خودا و وتی، ئەگەر خواستت لێبوایە لە پێش ئەم رۆژەدا منیش و ئەوانیشت ئەمراند، ئێستە من چی بکەم لە تانە و تەشەری بەنی ئیسرائیل؟ خودایە لەم دونیادا بڕیاری نیعمەت و ئەنجامی چاکمان بۆ بدە و لەو دونیایشدا پاداشت و بەهرەی باش، بێگومان ئێمە مەیلمان کردووە بۆ لای تۆ، ئەنجا خودا فەرمووی بۆ هەر کەس خواستم لەسەر بێ سزای ئەدەم و ڕەحمەت و میهرەبانیشم زۆر فراوانە و هەموو شت ئەگرێتەوە، ئەو ڕەحمەتەم بۆ ئەوانە ئەنووسم کە خۆیان لە گوناهە پارێزن و لە خوا ئەترسن و زەکات ئەدەن بە موستەحەقان و باوەڕیان بە ئایەتەکانی ئێمە هەیە. ئەو کەسانەی ئەکەونە دوای ئەو فروستادەیە کە پێغەمبەرێکی نەخوێندەوارە ئەوەی ئەیبینن لای خۆیان لە تەورات و ئینجیلدا نوسراوە و ئەمریان پێ ئەکا بە چاکە و نەهیان لێ ئەکا لە خراپە و خواردەمەنی پاک و پوختەیان بۆ حەڵاڵ ئەکات و خواردەمەنی پیسیان لێ حەرام ئەکات و ئەو بارە قورسانەی ئەوسا بە کۆڵیانەوە بوون لایان ئەدات و باری سەرشانیان سوک ئەکات تۆ بە بەرەی ئادەمیزاد بڵێ، من پێغەمبەر و فروستادەی خودام بۆ سەر ئێوە هەمووتان، ئەو خودایەی هەرچی ئاسمان و ئەرزە و هەرچییان تێدایە هەمووی موڵکی ئەوە و کەس بەڕاستی عیبادەتی بۆ ناکرێ ئەو نەبێ مردوو زیندووە کاتەوە و زیندووە مرێنێ، کەواتە ئیمان بێنن بە خودا و بەو فروستادەی کە پێغەمبەرێکی نەخوێندەواری وایە باوەڕی بە خودا و کەلیماتی خودا هەیە کە کتێبە ئاسمانیەکانن. بەنی ئیسرائیلمان کرد بە دوانزە بەش، دوانزە کۆمەڵ، جا کە قەومەکەی موسا لە دەشتی تەیه دا تیونەتی تەنگی پێ هەڵچنین و داوای ئاویان لە موسا کرد، وەحیمان بۆ موسا کرد و پێمان وت، بە عەساکەت لەو بەردە بدە، کە لێیدا دوانزە سەرچاوە ئاوی لێ هەڵقوڵی، کە هەر کۆمەڵێ سەرچاوەی خۆی ئەزانی و نیشانەی تایبەتی لەسەر بوو، هەروەها هەورمان بۆ کردن بە سێبەر کە لە گەرمای هەتاو بیانپارێزێ و گەزۆ و شەلاقەشمان بەسەردا باراندن و پێمان وتن، لەم ڕزقە پاک و پوختە بخۆن کە پێمان دابوون، جا کە ئەوان لە ڕێلایاندا و شوکرانەبژێری نیعمەتی خودا نەبوون، زیانیان لە ئێمە نەدا، ستەمیان لە خۆیان کرد و خۆیان ماڵوێرانی دونیا و قیامەت بوون. بیری ئەوە بکەرەوە کە بە بەنی ئیسرائیل وترا لەم دێیەدا کە قودسی شەریفە نیشتەجێ بن و لە هەر لایەکەوە ئارەزووتان هەیە بخۆن و بڵێن، خودایە، مەبەستمان لابردنی باری تاوانە لەسەر شانمان و بە حاڵی سوجدە بردنەوە بڕۆنە ژووری مزگەوت، ئەگەر وا بکەن لە گوناهتان ئەبورین و ئەوانەی چاکەکەرن پاداشتی زیاتریان ئەدەینەوە. جا ئەوانەیان کە ستەمکار بوون ئەوەی ئەمریان پێ کرابوو بیڵێن گۆڕیان و شتیکی تریان وت کە پێیان نەوترابوو بێ گوێیی پێغەمبەرەکەیان کرد ئێمەش لە ئەنجامی ئەو بێ گوێییەدا لە ئاسمانەوە تاعونمان بۆ ناردن و تووشی نەگبەتی هاتن چونکە ئەوانە ستەمیان لە خۆیان و لە خەڵکیش کرد ئەی پێغەمبەری خودا لە جولەکەکان بپرسە دەربارەی دەنگ و باس و بەسەرهاتی ئەهلی ئەو دێیەی نزیکە دەریا بوو چۆن لە سنوری فەرمانی خودا دەرەچوون و لە ڕۆژانی شەممەدا ئەچوون بۆ ڕاوە ماسی کە خودا لەو ڕۆژەدا ڕاوی حەرام کردبوو لە شەمماندا ماسیەکان دەرەکەوتن و ئەکەوتنە سەر ئاو بەڵام لە ڕۆژانی تردا دەرنەئەکەوتن و دیار نەئەبوون ئەم جولەکانە چونکە سەر و مڕ لە فەرمانی خودا لایانەدا خودایش ئاوەها توشی ئەکردن و تاقی ئەکردنەوە بیری ئەوە بکەرەوە کە چۆن کۆمەڵێ لە بەنی ئیسرائیل بەو کۆمەڵەیان ئەوت کە ئامۆژگاری خەڵکی تریان ئەکرد پێیان ئەوتن ئەوە ئێوە بۆچی خۆتان ماندووەکەن بۆ ئامۆژگاری کەسانێ ئەکەن کە خودا بێگومان لە ناویانە با یا سزایەکی توندیان ئەدات ڕابەرەکانیش لە وەڵاما ئەیان وت یادی ئەوە بکەرەوە کە وەختی خۆی خوای گەورە ڕایگەیاند و بڕیاری دا سەبارەت بەو جوولەکانەی ئیمانیان نەهێنا و بە گوێی پێغەمبەرانیان نەکرد و لەسەر بێدینی مانەوە کە تا ڕۆژی قیامەت ستەمکاری وەهایان ئەنێرێتە سەر ناخۆشترین سزایان بکا بە قوڕگدا خودا زۆر گورج تۆڵە لە بەدکاران ئەسێنێتەوە هەروەها خودا گوناهپۆش و میهرەبانە. هیوایشیان هەبوو لە خوار ئەوانەوە بوون سا یا بە تەواوی کافر بوون یا خۆ موسڵمان بوون بەڵام کردەوەی خراپیشیان هەبوو ئێمە بە چاکە و بە خراپە و بە خۆشی و ناخۆشی بە هەرزانی و بە گرانی تاقیمان کردنەوە تا بگەڕێنەوە سەر ڕێی ڕاست و بیر لە خۆیان و لە خودای خۆیان بکەنەوە و بکەونە سەر ڕێگای خوداپەرستی. دوای ئەوان کۆمەڵێ جێگای گرتنەوە کە تەوراتیان لە باوک و باپیرانیانەوە بە میرات بۆ مابوویەوە، لەگەڵ ئەوەشدا دوای سامانی دونیای بێ بەقا ئەکەوتن و وازیان لە ئاین ئەهێنا، ئەگەر پێیان بوترایە کاری خراپ مەکەن و دوای سامانی دونیا مەکەون ئەنجامی خراپ ئەبێ، ئەیانوت ئێمە لەبەر ئەوەی ئەولادی پێغەمبەرانین خودا لێمان ناگرێ و عەفومان ئەکات. هەروەها ئەگەر لە کاتی پەند و ئامۆژگاریدا ماڵێکی دنیاییان بۆ بلوایە ئەیان قۆستەوە ئەی بۆچی وەختی خۆی لە تەوراتەکەیاندا پەیمانیان لێ نەسەنرا کە درۆ بە دەم خوداوە هەڵنەبەستن ئەی پێمان نەوتن هەر کەس بە گۆێرەی کردەوەی خۆی پاداشت ئەدرێتەوە و سەیری پایی باو باپیر ناکرێ ئەی خۆیان لە تەوراتا نەیان خوێندۆتەوە کە ئەڵێ بەندە ئەبێ ڕێگای ڕاست بگرێ و دوای ئامۆژگاری پێغەمبەران بکەوێ ئایا من پەروەردگاری ئێوە نیم؟ ئەوانیش وتویانە، بەڵێ پەروەردگاری ئێمەی و کردوونی بە شاهید لەسەر خۆیان بۆ ئەم پەیمانە نەبادا لە ڕۆژی قیامەتدا بڵێن ئێمە ئاگامان لەم پەیمانە نەبووە. یا لە عالەمی ئەرواحدا قسەی لەگەڵ کردوون و پەیمانی ئیعتراف بە خوایەتی خۆی لێ وەرگرتوون و کردوونی بە شاهید لەسەر خۆیان. ئەی پێغەمبەر دەنگ و باس و بەسەرهاتی ئەو زانا جوولەکەیە بۆ ئەم جوولەکانە بگێڕەرەوە کە چۆن تەوراتمان فێر کرد و سوور ئەیزانی تۆ ڕەوانە ئەکرێیت چونکە لە تەوراتەکەدا هەبوو لە پاشانا بی ئیمان بوو بە تەورات و کافر بوو شەیتان خستیە دوای خۆی و لە ئەنجامدا چووە ناو زومرەی گومڕاهانەوە و ماڵوێران بوو بەڵام ئەو خۆی مەیلی لە ماڵ و سامانی دونیا بوو پشتی لە دین هەڵکرد حاڵی ئەم زەلامە وەک حاڵی سەگە هەڵمەتی بۆ بەری زمان دەرەکێشێ و هەناسە بڕکێی پێکەوێ وازیشی لێ بێنی هەر هەمان جۆرە ئەمە حاڵی ئەوانەیە کە باوەڕ بە ئایەتەکانی ئێمە ناکەن تۆ ئەی پێغەمبەری خودا بەسەرهاتی خەڵکیان بۆ بگێڕەوە بەڵکو بیر بکەنەوە و بگەڕێنەوە سەر ڕێگای ڕاست ئەڵێن مەبەست لەم شەخسە بەلعەمی کوڕی باعوڕایە سيجزون ما كانوا يعملون جوانترین ناوەکان هی خودان ئەو ناوانە لە خودا بنێن و بەو ناوانە لێی بپاڕێنەوە واز لەو ناوانە بێنن کە گومڕاکان بە بێ دەلیل لە خودایان ئەنێن ئەوانە لە دواڕۆژدا تۆڵەی کردەوەی خۆیانیان لێ ئەکرێتەوە ئەوە بۆچی بیر ناکەنەوە لە وەزعی خۆیان و دونیا و ئەو پێغەمبەرەی ڕەوانەمان کردووە بۆ ئامۆژگاری کردنی ئادەمیزاد و گەیاندنی کەلامی خوا؟ بۆ تەماشا ناکەن کە بە هیچ جۆرێ نیشانەی شێتی و بێ هۆشی لەو زاتەدا نییە تەنها ئەوەیە کە ئینسانێکی ڕاستە و خەڵکی لە قەهر و غەزەبی خودا ئەترسێنێ. دەربارەی ڕۆژی قیامەت پرسیارت لێ ئەکەن و ئەپرسن کەی دێت و جێگیر ئەبێ، ئەی محەممەد، پێیان بڵێ، زانینی کات و ساتی ڕۆژی قیامەت لای خودای پەروەردگارمە، کەس لە سات و کاتی خۆیا دەری ناخات و بەرپای ناکا ئەو نەبێ، سامی ڕۆژی قیامەت زۆر گرانە لەسەر ئەهلی ئاسمانەکان و زەوی، بۆیە شارراوەتەوە. ڕۆژی قیامەت لە پڕ و کوت و پڕ نەبێ نایێ، لێتەپرسن دەربارەی کاتی ڕۆژی قیامەت وەک تۆ زۆر چاکی بزانی و ئاگات لێبێ کەی دێ، تۆ پێیان بڵێ نەخەیر خودا نەبێ کەس نایزانێ، تەنانەت مەلائیکەکان و پێغەمبەران و ئەوانەی خۆشەویستی خودان و لێیەوە نزیکن نازانن کەی دێ، بەڵام بەشی زۆری خەڵک نازانن مەسئەلەی هاتنی قیامەت کەس نایزانێ خودا نەبێ. ان انا الا نذیر و بشیر لقوم یومنون. ئەی پێغەمبەر تۆ پێیان بڵێ، من خاوەنی هیچ سوود و زیانێ نیم بۆ خۆم، نە ئەتوانم قازانج بە خۆم بگەیەنم و نە ئەتوانم زیان لە خۆم دوور بخەمەوە، واتە نهێنییەکان نازانم. ئەگەر غەیبم بزانیایە خێر و قازانجی زۆرم بۆ خۆم کۆ ئەکردەوە و هەرگیز تووشی زیان نەئەبووم. من هیچ نیم ئەوە نەبێ کە موسڵمانان لە گوناه و سزای گوناه ئەترسێنم و موژدەیان ئەدەمێ بە پاداشتی خودا پەرستی و کردەوەی چاک واتە تەنها خاوەن ئیمان گوێ بۆ ئەم موژدە و هەڕەشەیە ئەگرن و ئەوان سودی لێ وەرەگرن. هو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها خودا ئەو زاتە بەدەسەڵاتەیە کە ئێوەی بەرەی ئادەمیزادی لە یەک نەفس دروست کرد کە ئادەمە، هەر لە ئادەمیش حەوای هاوسەری دروست کردووە تا لەگەڵیا بژی و پێکەوە ئولفەت بگرن، کە چووە لای، سکی پڕ بوو بە شێوەیەکی سووک و لەگەڵ ئەوەشدا کە سکی هەبوو هەڵسوکەوتی عادەتی ئەکرد و ئیش و کاری بەجێ هێنا، کە سکەکەی قورس بوو وەختی لە دایک بوونی هات هەردووکیان لە خودای خۆیان پاڕانەوە و عەرزیان کرد. کە خودا کوڕێکی چاکی پێ دان و لەو کوڕە نەوە و بەرە کەوتەوە و زۆر بوون ئەولادەکانیان هاوبەشیان دانا بۆ خودای گەورە، خودا پاک و بێگەردە و لەوانە بەرزترە کە ئەوان ئەیکەنە هاوبەشی خودا. ئەیوشریکون ما لا یخلق شیئا وهم یخلقون. ئایا ئەچێتە عەقڵەوە شتێ بکەنە هاوبەشی خودا کە نەتوانێ هیچ دروست بکات، بەڵکو ئەو شتانە خۆیان دەست کردن و خەڵکی دروستیان کردوون. ئەگەر ئەو کافرانە بانگ بکەن بۆ سەر ڕێی ڕاست نابیسن و بە گوێتان ناکەن ئەیان بینی بە دیمەن بۆ تەڕوانن بەڵام لە ڕاستیدا گومڕاهی کێری کردوون و ناتبینن و ڕێگا ڕاستەکەشت نابینن. خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين کاری ئاسان لە خەڵک داوا بکە و ئەمر بە چاکە بکە و لەوانە لادە کە نەفامن و بە گوێت ناکەن و تۆیش گوێیان مەدەرێ ئەگەر جارێ ئایەتێک یان شتێک کە ئەوان پێشنیادیان کردووە بۆیان نەهێنی ئەڵێن ئەوە بۆچی خۆت وەکو ئایەتەکانی تر هەڵت نەبەست یا بۆ پێشنیادت نەکرد لە خودا کە بتداتێ تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ من نە ئایەت هەڵەبەستم و نە پێشنیادی ئەکەم لە خودای گەورە ئەوانە کاری من نین من تەنها پەیڕەوی ئەوە ئەکەم کە لەلای خودای گەورەوە بە وەحی بۆم دێت ئەم قورئانە هەڵبەستراو نیە بەڵکو هۆی ڕووناکی دڵە و ڕاستی لە ناڕاست پێ جیا ئەکرێتەوە هۆی شارەزاییە و ڕەحمەت و میهرەبانیە لەلایەن خودای گەورەوە بۆ ئەوانەی باوەڕ بە خودا ئەکەن و لێی ئەترسن و سەرپێچی ناکەن وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ کە قورئان خوێنرا گوێی لێ ڕابگرن و بێدەنگ بن بەڵکو خودا ڕەحمتان پێ بکات ئەمە لای ئیمامی شافعی ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ بۆ نوێژە جەهریەکانە وەکو نوێژەکانی بەیانی و مەغریب و عیشا کە ئیمام قورئان ئەخوێنێ و مەئموم گوێی لێ ئەگرێ و بێدەنگ ئەبێ يَسْجُدُونَ بێگومان ئەوانەی نزیکی بارەگای خودان خۆیان بە گەورە ناگرن بەرامبەر بە خودا پەرستی و عیبادەت کردن و تەسبیحی خودا ئەکەن و سوجدەی بۆ ئەبەن. ئەبو ئومامە ڕەحمەت و ڕەزای خوای لەسەربێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەربێ دەفەرموێت، خودا هیچی وەک ئەوە پێ خۆش نیە کە بەندە دوو ڕکات نوێژ بۆ خودا بکا ئەمە لەلایەک، لە لایەکی تریشەوە بەندە هەتا لە ناو نوێژدا بێ خێر و چاکە دادەبارێ بەسەریا، بەندەکانی خودایش بە هیچ شتێک وەک ئەوە لە خودا نزیک نابنەوە وەک بەو شتەی کە لە لای خودا خۆیەوە هاتووە واتە بە قورئانی پیرۆز. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.